كفر عنهم سيئاتهم وأصلح بالهم ئەوانەیش کە ئیمانیان هێناوە بە خوا و کردەوەی چاکەیان کردووە و ئیمانیان هێناوە بەو قورئانەی خوا ناردوێتیە خوارەوە بۆ سەر محمد کە ئەو قورئانەیش ڕاستەوخۆ لە خوای خۆیانەوە هاتووە ئەوانە خوا کردەوەی خراپیان بە ئیمانەکەیاندا ئەپۆشێ و حاڵیان باشەکا ئەمەیش بۆیە وایە واتە بۆیە کوفر کردەوەی چاکە بێ مایە ئەکاو ئیمان خراپە دا ئەپۆشێ چونکە ئەوانەی کافرن شوێنی شتی هیچ و پوچ کەوتوون و ئەوانەی ئیمانیان هێناوە پەیڕەویان لە ڕاستی کردووە کە لەلای خواوە هاتووە خوا ئاوەها نموونە بۆ خەڵک ئەهێنێتەوە لە حاڵ و وەزعی خۆیان کە تاقمێ کافر و تاقمێ موسڵمانن. جا کاتێک کە لەگەڵ کافران لە جەنگا ڕووبەڕوو بوونەوە و بەیەک گەیشتن لە گەردنیان بدەن تا کاتێک کە زۆرتان لێ کوشتن و بەزانتان و ماوەکانیانتان بە دیل گرت توند بیان بەستنەوە بۆ ئەوەی ڕانەکەن جا دوای بڕانەوەی جەنگەکە یا بە پیاوەتی بەڕەڵایان ئەکەن و منەتیان ئەنێنە سەر یا ئەیان گۆڕنەوە بە دیلی خۆتان لای ئەوان و ئەوانەی خۆتانیان لای ئەوان پێ ئازا دەکەن ڕێگای مامەڵە لە نێوان موسڵمانان و کافرانا وایە تا ئەو ڕۆژەی جەنگ بە یەکجاری ئەبڕێتەوە و باری قورسی خۆی لە کۆڵ دائەگرێ و کەس لەم جیهانەدا نامێنێ دوو جۆر نەبێ یا موسڵمان یا کافری ئاشتیخواز و جەنگ نەکەر ئەگەر خودا مەیلی لێ بوایە موحتاجی ئەوەی نەئەکردن بچنە جەنگەوە لەگەڵ کافران و هەر بۆ خۆی حەقی لێ ئەسەندن و بەربادی ئەکردن. بەڵام مەیلی وانیە و ئەیەوێ هەندێکتان بە هەندێکتان واتە موسڵمانان بە کافران تاقی بکاتەوە و دەرکەوێ ئاخۆ تاقەت و توانای ئەوەیان هەیە لە ڕێی خوادا بچن بۆ غەزا و لە ڕێگای ئاینی ئیسلاما گیانی خۆیان بەخت بکەن و ئەوانەی لە ڕێگای خوادا کوژراون خوا قەت کردەوەکانیان بە فیڕۆ نادا و بێ مایەی دەرناکا. نمونەی ئەو بەهەشتەی گفتی بەوانە پێ دراوە کە خۆیان لە کوفر و گوناه ئەپارێزن ئەوەیە جۆگە و ڕوباری ئاوی بۆگەن نەکردوو جۆگەی شیری تام نەگۆڕاو و جۆگەی شەرابی مایی لەزەت و خۆشی بۆ ئەوانەی ئەیخۆنەوە و جۆگەی هەنگوینی پاڵفتە کراوی تیایە هەموو جۆرە میوەیەکیشی بۆیان تیایە لەگەڵ عەفو و لێبوردن لە خوای خۆیانەوە ئەچنە دەرەوە ئەڵێن بەو کەسانی کە زانیاریان پێ دراوە و شت ئەزانن کە مەبەست لێیان شارەزایانی ناو هاوڕێکانی پێغەمبەرن بۆ گاڵتە پێکردن پێیان ئەڵێن ئەوە ئێستا محمد چی وت ئەمانە ئەو کەسانەن کە خوا دڵ و دەروونی مۆر کردوون و ئیتر قسەی چاک ناچێتە دڵیان و شوێنی ئارەزووی نەفسی خۆیان کەوتوون واللە یعلم متقلبکم ومثواکم جا تۆ باوەڕ و متمانەت ببێ کە هیچ پەرستراوێ بەڕاستی نییە لە خوا بەولاوە و داوای لێبوردن لە خوا بکە بۆ گوناهی خۆت و بۆ هەموو موسڵمانان لە پیاو و لە ئافرەت و خوا خۆی شوێنی هەڵسوڕان و ئۆقرەگرتنتان ئەزانێ کە دونیا و قیامەتە. خاوەن ئیمانەکان ئەڵێن، ئەوە بۆچی سورەتێ نەهاتۆتە خوار فەرمانی غەزای کافران بدا، جا کە سورەتێکی ئاشکرا و بێ پێچ و پەنا هاتە خوار و باسی جەنگی تیا کرابوو واتە فەرمانی غەزا کردنی تیا بوو، ئەبینی ئەوانەی دڵیان کرمۆڵە و نەخۆشی تیایە وەک کەسێ سەیر دەکەن بێهۆشی نزیک بوونەوەی مەرگی بەسەرا هاتبێ، دەسا هاوار بۆ ئەوانە. دەی ئاخۆ لەوانەیە ئەگەر پشتان لە جێبەجێکردنی فەرمانی غەزاکردن هەڵکرد بکەونە وێرانکاری و ڕیشە و ڕەچەڵەکی خۆتان بنبڕ بکەن؟ واتە ئێوە کە لەگەڵ خوای خۆتان ڕاست نەبن و فەرمانی غەزای بۆ بەجێ نەهێنن لەوانەیە یاخی ببن و دەست بکەن بە تاڵان و چەپاوکردنی ماڵی خەڵک و قەڵاچۆکردنی خۆتان لەناو خۆتانا. ئێمە لەمەولا لە هەندێ کارا بە گوێتان ئەکەین و خوایش ئاگای لە ڕاز و نهێنیەکانیان هەیە ئەوانەی خۆشیان لە قورئان نەهاتووە جولەکەکانی مەدینەن و ئەوانەیش کە بەوانیان وتووە بەگوێتان ئەکەین مونافیقە دووڕوەکانن و ئەو کارەیش کە بەگوێیان ئەکەن تیایە بەشداری نەکردنە لە غەزادا شانبەشانی پێغەمبەر و موسڵمانان بەرامبەر بە کافرەکان. بەڕاستی ئەو کەسانە کەوا کافرن و ڕێ لە خەڵک ئەگرن و ناهێڵن ڕێگای خوا بگرنە بەر و دەمبازی لە ئاست پێغەمبەرا ئەکەن پاش ئەوەی کە بۆیان دەرکەوتووە ڕێگای خواناسی کامەیە ئەوانە هیچ زیانێ بە خوا ناگەیەنن و هیچیان لە دەست نایەت و خوایش مایە پووچیان ئەکا و هەرچییان کردووە ئەیدا بە با ئەوەتا ئێوە ئێستا بانگەکرێن بۆ ئەوە دارایی لە ڕێی خوادا خەرج بکەن و هیواتان تیایە پیسکەیی ئەکا و هیچ لە ڕێی خوادا خەرج ناکا و هەر کەسیش پیسکەییەکەی بۆ خۆی ئەگەڕێتەوە، خوا دەوڵەمەندە و موحتاجی کەس نیە و ئێوە هەموو موحتاجن و ئەگەر ئێوە پشت لە خوا هەڵکەن خوا خەڵکانێکی تر لە جیاتی ئێوە دێنێ و لە جێی ئێوەیان دا ئەنێ و ئیتر ئەوانە وەک ئێوە نابن فەرمانبەرداریی خوا نەکەن. عومەری کوڕی خەتاب ڕەزا و ڕەحمەتی خوای لەسەر بێ دەفەرموێت، پێغەمبەری خودا صلی اللە علیه وسلم فەرموویەتی، هەر کەسێ لە شەوە ویردی قورئان خوێندنی هەبوو، دوایی لە شەوە لە کۆتایی حیزبەکەیدا یان لە بەشێکیدا خەوی لێکەوت و نەیخوێند، دواتر لە نێوان نوێژی بەیانی و نیۆڕۆدا خوێندی، وەکو ئەوە وەهایە لە شەودا خوێندبێتی. خولاسەی تەفسیری نامی. خولاسەی تەفسیری نامی، دانراوی گەورە زانای کورد مامۆستا مەلا عەبدولکەریمی مودەڕیس. مافی کۆپی کردن و پەخش کردنی ئەم بەرهەمە پارێزراوە بۆ ناوەندی ڕاگەیاندنی ئارا. خولاسەی تەفسیری نامی.